لاپەڕە سێ سەد و هەشتا و شەش. بە هەڵکەوتووترین دەسەڵات دادەنرێ لە سەرانسەری مێژووی بەڕیتانیادا. هەر لە سەردەمی ئەودا کە نزیکەی چل و پێنج ساڵی خایاند، گۆڕانکارییەکی تەواو بەسەر بەڕیتانیادا هات. بایەخ و گرنگییەکی تەواوی ئەدا بە گەشاندنی ئابووری و بووژانەوەی زانستی و هونەر و وێژە. وای لە بەڕیتانیا کرد کە ببێتە بەرزترین و پێشکەوتووترین وڵات لە نێو وڵاتانی دەریایی لە جیهاندا. خاتوو ئەلیزابێث لەم کارە مەزنانەیەوە دەردەکەوێ کە وەکوو پاشایانی تر فەرمانڕەوایی نەکردبێ لەبەر ئەوەی کە سەردەمی دەناسرێ بە چەرخی زێڕین و بە هەڵگری مەشخەڵی ئەو چەرخە لە بەڕیتانیا ساڵی هەزار و پێنج سەد و سی و سێ زەینی لە گرینیچ لە ئینگلترا لەدایک بووە. هنری شای هەشتەم کە باوکی بوو، توانی خاسکارییەکی ئایینی ساز بکا لە ئینگلترادا، دایکیشی کە ناوی ئان پۆلێن بوو بە فەرمانی باوکی سەربڕا. ئەو دەمەیش ئەلیزابێث لە تەمەنی سێ ساڵاندا بوو. لەسەر ئەم کارەی پەرلەمان کردیە هەرا و بڕیاری دا لەسەر ئەوەی کە ئەلیزابێث زۆڵە چونکە وازهێنانی هێنری شا بە جیابوونەوە لە ژنی یەکەمی بە کارێکی ناڕەوایان زانی. لەو هەموو بارە ناهەموار و تەمومژیەشدا ئەلیزابێث زۆر چاکگۆش و پەروەردە کرا و ڕۆشەنبیرێکی زۆر سەڕشتەی لێ دەرچوو. لە تەمەنی سیانزە ساڵاندا باوکی مرد ئەدواردی شەشەم بووە جێنشینی دوا بەدوای ئەمیش خاتوماری خوشکی جێی گرتەوە ئەمانە هەردووکیان کاثۆلیک ڕەو و پاپادۆست بوون هەر لە سەردەمی ئەواندا نزیکەی سێسەد پرۆتستانتی کوژران و چەندیشیان چەوساننەوە لە ساڵی هەزار و پێنج سەد و پەنجا و هەشت ی زایینیدا کە خاتوو ماری مرد، ئەلیزابێث بووە جێنشینی و هاتە سەر تەختی پاشایی. گرنگترین کێشە کە بەرەنگاری ئەلیزابێث وەستابوو و لە ڕێگەیدا بووبووە کۆسپێکی گەورە، فرەبەرەکی ئایینی بوو لە ئینگلترادا، بەڵام زۆر بە سەلارانە ئەو کێشەی ڕاگرت و توانی چارەسەری بکا. پاش ئەوەی ئەو کێشەیەی بۆ یەکلا ببوەوە، ڕێبازگەی ئەنجیلیەکانی کردە ڕێبازی ئایینی لە سەرانسەری بەڕیتانیادا. پرۆتستانتە مامناوەندییەکانیشی بەم کارە ڕازی کرد، بەڵام بیوریتانەکان داوایان دەکرد ئەو خاسکارییە زیاتر ڕادیکاڵانە و فراوانتر بێت. پاپا و کاثۆلیک ڕەوەکان ئەم کارەیان زۆر لا پەسەند نەبوو. توڕەییان گەیشتە ئەو ڕادەی کە پاپا بانگەوازی بێ ئایینی بداتە پاڵ و فەرمان بدا بەوەی کە ڕووخاندنی ڕەوایە. بەڵام گەلی بەڕیتانیا بە هەموو توانایانەوە پشتگیریان کرد و هاتنە سەر ئەو بڕوایەی کە ئیتر ئەو چەرخە نەما پەیڕەوی پاپای تیادا بکەن. یەکێ لەو کارە مەزنانەی ئەلیزابێث بەهێزکردنی نیرووی دەریایی بوو، لەو دەمیشدا فیلیپ شای ئەسپانیا هەوڵی دامرکاندنەوەی ئەو بزووتنەوەی دەدا کە لە هۆڵەندا بەرپا ببوو لە دژی خاتوو ئەلیزابێث یارمەتی هۆڵەندییەکانی دا و پشتگیری لێکردن چونکە زۆربەی هۆڵەندییەکان پرۆتستانتی بوون ئەم کێشەیە بەرەنگاری خستە نێوان ئینگلترا و ئەسپانیاوە فلیپ شا نیروویەکی دەریایی گەورەی ئامادە کرد کە ناوی ئاماردا بوو، واتە هێزی نەبەز. لەو جەنگەدا دەریاوانە ئینگلیزەکان بۆ ئەسپانییەکانیان دەرخست کە زۆر بە تواناتر و جەربەزەترن جگە لەوەی کە چەکدارتر و جەنگاوەرترن. لەبەر ئەوە ئینگلیزەکان بە ئاسانی توانییان زاڵ بن بە سەریاندا و ئاماردا تێکشکێنن. لەم جەنگەدا گرنگی بەڕیتانیا دەرکەوت بە یەکەم دەوڵەتی دەریایی لە ئەوروپادا. ئەلیزابێث لە ژیانیدا شوی نەکرد و کەسیشی لە دوای خۆیدا نەنا جێی بگرێتەوە، چونکە ڕکی لەوە دەبووەوە، دەترسایش کە یەکێک دیاری و دەستنیشان بکات و ئنجا لە دواییدا بکەوێتە پیلانگێڕان لە دژی. لە بەختی ئینگلترا خاتوو ئەلیزابێث نزیکەی حەفتا ساڵ ژیا. ئەو دەمە دوور و درێژە بەڕیتانیای دوور خستبووەوە لە زۆر ئاشوب و کودەتا و ئاژاوە ئاینیەکان. خەت و ئەلیزابێث ئافرەتێکی زۆر سەلار و سیاسی و وریا بوو. زۆر ڕکی لە جەنگ و خوێن ڕێژی دەبووەوە. هەروەکو باوکی هاوسەنگانە ڕەفتاری دەکرد لەگەڵ پەرلەماندا. زیاتر لەگەڵ پەرلەماندا فەرمانزانی دەکرد و دژی پەرلەمان نەدەوەستا. حەزی لێ دەکرد شوو بکات. ڕکیشی لە پیاوان نەدەبووەوە و بەڵکو حەزی بە دۆستایەتی و ڕاوێژییانی دەکرد. پێش مردنی ڕایسپارد کە جەیمسی شەشەم پاشای سکۆتلەندا جێی بگرێتەوە. ئەم کارە بووە هۆی نزیکبوونەوە و یەکگرتنی ئینگلترا و سکۆتلەندا. بەڵام ئەم هەڵبژاردنەی لە جێی خۆیدا نەبوو، چونکە بووە مایەی خراپی و ئاژاوە. جەیمس و کوڕەکەی شارلی یەکەم زۆر خۆیان دوورخستبووەوە لە ژینگار و نەریتی گەلی ئینگلیزەوە، حەزیان بە خۆسەپاندن و خۆخۆیی دەکرد، ئەم ڕەفتارانەیان بووە هۆی بەرپاکردنی جەنگی گەلی لە سەردەمی شارلی یەکەمدا، ئەو جەنگەیش بە کوشتنی شارل کۆتایی هات.